زیاد لە سەدەیەک و تیۆری ڕێژەیی، لاپەڕە سەد و سی و یەک. ئاینیشتەین بە بەناوبانگترین زانای سەدەی بیستەم دادەنرێت، چونکە ئەو خاوەنی دوو تیۆری گرنگە کە ئەوانیش تیۆری ڕێژەی گشتی و تایبەتییە و کە لە ئەنجامیاندا گۆڕانکاری ڕیشەیی لە فیزیادا ڕوویدا. ئاینیشتاین بەهۆی ئەو دەستکەوتە زانستییەوە نەمردوویەکی گەورەی بەدەستهێنا، هەرچەندە کەسانێکی زۆر هەن وا دادەنێن کە بەشی زۆری دەستکەوتە زانستییەکانی ئاینیشتاین بۆ زانایانی دیکە دەگەڕێتەوە کە ئاینیشتاین ناوی نەهێناون. و ئەمڕۆ زیاد لە سەد و یەک ساڵ گوزەر دەکات بەسەر لەدایکبوونی یەکەم تیۆری ڕێژەیی کە تیۆری ڕێژەیی تایبەتیە کە لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج دا بڵاوکرایەوە. بۆیە جێی خۆیەتی سەربردێکی خێرا بەسەر ڕێژەییدا بکەین. دەرکەوتنی تیۆری کوانتەم لە سەرەتای سەدەی بیستەمدا ئەو گۆڕانکاریانەی کە لەگەڵ خۆیدا هێناین وەک نادیارکردن و ئەگەری و هەڕەمەکی، هەروەک سەدمەیەک بوو بۆ زاناکانیش. تیۆریەکەی ئاینشتاین کات و شوێنی خستە نێو یەک دەفرەوە، ئیتر بەوەش ئەو بیرە کۆنە داڕما کە باس لە گەردوونێکی پێکەوەبەسراو دەکات کە یاساکانی هو و ئەنجامەکانی کۆنترۆڵ دەکان. ساڵی هەزار و نۆ سەد و پێنج بە ساڵێکی گرنگ لە ژیانی ئاینشتاین و دنیادا دادەنرێت، چونکە ئاینشتاین لەو ساڵەدا تیۆری فۆتۆنی ڕووناکی دانا و پەیوەندی نێوان وزە و مادە و بارستاییەکەی دۆزیەوە. هەر لەو ساڵەدا تیۆریە تایبەتەکەی بڵاوکرایەوە و بۆیە ئەینشتاین بووە خاوەنی پلە و پایەکی بەرز لە نێو زاناکاندا. لە ساڵی هەزار و نۆ سەد و نۆ دا بووە مامۆستایەکی نائاسایی لە زانکۆی زیوریخی ئەڵمانیا، ئینجا ئوستادی کورسی لە ساڵی هەزار و نۆ سەد و یازدە دا لە زانگۆی پراگ، ئینجا لە ساڵی هەزار و نۆ سەد و دوازدە دا زانکۆی زیوریخ دەیگێڕێتەوە بۆ لای خۆی و دەبێتە ئوستاد، لە ساڵی هەزار و نۆ سەد و چواردە دا دەبێتە ئوستادی خۆتەرخانکار بۆ توێژینەوەی زانستی لە بەرلین و ئەندامی ئەکادیمەی شایانەی بڕوسی. زۆر لەو پلەوپایانەدا نەمایەوە تا لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە دا جیهان ڕووبەڕووی کتوپڕێکی دیکە بۆیەوە کە ئەویش تیۆری ڕێژەیی گشتی بوو. زۆر لەو پلەوپایانەدا نەمایەوە تا لە ساڵی هەزار و نۆ سەد و پازدە دا جیهانی ڕووبەڕووی کتوپڕیەکی دیکە کردەوە کە ئەویش تیۆری ڕێژەیی گشتی بوو. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و یەک دا ئاینشتاین خەڵاتی نۆبڵی وەرگرت بەرامبەر بەوەی بەدەستی هێنا لە بواری فۆتۆنەکانی ڕووناکی و لە کۆتایی ساڵەکانی ژیانیدا هەوڵیدا کە تیۆرییەکی فیزیایی گشتگیر دابڕێژێت کە لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا دا بڵاوی کردەوە بە ناوی تیۆری بواری یەکگرتوو. ناوی ڕێژەیی تایبەتی لەوەوە هاتووە کە تیۆرییەکەی پەیوەستە بەو یاسا فیزیاوییانەی کە پەیوەندییان بە جوڵەی ڕێکەوە هەیە. واتە ئەو تیۆریەی کە بە ڕێکیەوە بەستراوە، بۆیە هەندێک جار دەوترێت تیۆری ڕێژەیی بەسراو. بنچینەی ئەو تیۆریە لەسەر دوو بنەما وەستاوە، کە یەکەمیان بریتیە لە نەبوونی جوڵەیەکی ڕەها، دووەمیش خێرایی ڕووناکی جێگیرە و نەگۆڕە و پەیوەندی نیە بە جوڵەی سەرچاوەکە و جوڵەی چاودێرەکەوە. بۆ ئەوەش پێویستی کرد کە ئاینشتاین دەستکاری یاسا فیزیاوییە کلاسیکیەکان بکات تا لەگەڵ تیۆرییە تایبەتیەکەی خۆی بیانگونجێنێت. ئەو گۆڕانکاریانەش زۆر کرۆکی نەبوون، بەڵکو تەنها ئەو یاسایانەی گرتەوە کە پەیوەستن بە خێرایی زۆرەوە، واتە کاتێک خێرایی تەنەکان لە خێرای ڕووناکی نزیک دەبێتەوە وەک ئەوەی پەیوەندی بە ئەلکترۆنەوە هەیە. بەڵام سەبارەت بە خێراییە کەمەکان، ئەوا جیاوازییەکی وانیە لەنێوان فیزیای کلاسیکی و ئەنجامەکانی تیۆری ڕێژەیی، بەردەوام یاساکانی نیوتن لە جوڵەدا شوێنەوار و ئاسەواری دیاریکراوی خۆیان هەیە، پاش دە ساڵ لەو تیۆرییە تایبەتییە کە بە بەستراو ناسرابوو، ئاینشتاین هەوڵیدا خۆی لەو بەستراوییە دەرباز بکات، بۆیە تیۆری ڕێژەی گشتی لەدایک بوو کە دیاردەی کێشکردن ڕوون دەکاتەوە. ئاینشتان و تیۆری کوانتەم، ئاینشتاین بەشدارییەکی کاریگەری هەبوو لە داڕشتنی تیۆری کوانتەمدا لە سەرەتای سەدەی ڕابردوودا، کاتێک ئەوەی بڵاوکردەوە کە ڕووناکی بە شێوەی جیاجیا بڵاودەبێتەوە. بۆیە ئاینشتاین یەکێکە لەوانەی بەشداریکردووە لە داڕشتنی ئەو تیۆرییەدا. بەڵام هەر بە دەرکەوتنی سەیروسەمەرەکانی ئەو تیۆرییە، ئاینشتاین گومان کەوتە دڵیەوە دەربارەی ڕاستی و ناڕاستی تیۆرییەکە، بڕوای وابوو کە ئەوەی پێی گەیشتووە یا ڕاستە و یان هەڵەیە. بەڵام لە باشترین باردا ئەوە بە نیوەڕاست دادەنرێت. لە بەناوبانگترین وتەکانی لەو بوارەدا خوای گەورە کە گردوونی دروست کردووە یاساکانی زۆر بە دانای و سەلیقەی داناوە بە جۆرێک هیچ بوارێکی بێهودەی و گەمەکردنی بۆ نەمێنێتەوە ئەوەشی دەرخست کە کەم و کورتیەک ئەگەر لە دنیای کوانتەمدا هەبێت ئەوە هیچ بنەمایەکی نییە و ڕووکەش و دروستکراوە لە ئاستە قووڵەکانی ئەو دنیادا ڕێکی و پێکی و تەواوی بڵاوە ئاینشتان هەوڵیدا کە ئەو ئاستە قوڵانە دیاری بکات لە میانەی پەیوەندی و وتوێژی بەردەوامی لەگەڵ فیزیازانی دانیمارکی نیلسبۆردا کە یەکەم کەس بوو بۆی دەرکەوت کە تیۆری کوانتەم بەسەر مادە و تیشکەکانیشدا جێبەجێ دەکرێت پەیمانگاکەشی لە کۆپنهاگن ناوەندی توێژینەوەی فیزیای کوانتا بووە بۆ ماوەی چەندین دەیە بۆر وا دەبینرێت کە نادیاری و ئاڵۆزی کوانتەم شتێکی بنەڕەتییە لە گەردووندا و ناکرێت لێی دەرباز بین. ئاینیشتاینیش لای خۆیەوە هێرشی زۆری دەکردە سەر نادیاری و ناڕوونی کوانتەم و لە هەوڵی ئەوەدا بوو کە تاقیکردنەوەی گریمانەی دابهێنێت، واتە تاقیکردنەوەی بیری، بە مەبەستی دۆزینەوەی هەڵەیەکی لۆژیکی لەوەی مەبەستیەتی. بەڵام بۆریش درێغی نەدەکرد لە وەڵامدانەوەی. ئاینشتاین هێرشێکی باشی کردە سەر دیاردەی پەیوەستی ئالوگۆڕی نێوان تەنۆلکەکانی وەک دوو فۆتۆنی دوور لە یەکتر کە ئەگەر هۆکارێک کاری کردە سەر یەکێکیان ئەوە ئەوی دیکەشیان درکی پێدەکات چونکە ئەو بڕوای وابوو کە هیچ نیشانەیەک نییە بڕوات بە خێراییەک لە خێرای ڕووناکی زیاتر کە ئەوەش ئەنجامێکی گرنگی تیۆری ڕێژەییە ئاینشتاین و بۆریس و بۆدواسکی و نانتان ڕۆزن وایان داناوە کە سیفەتی شوێن یان بڕی جوڵەی تەنۆلکەیەک بەشێوەیەکی بابەتیانەن هەتا ئەگەر ئەو تەنۆلکەیە زۆر دووریش بێت و بەشێوەیەکی بابەتیانە چاودێری نەکرێت بەڵام بۆر بەشێوەیەکی دی بیردەکاتەوە ئەو دەڵێت کە ناکرێت سیفەتی شوێن یان بڕە جوڵەی تەنێک دیاری بکرێت ئەگەر بەشێوەیەکی ڕاستەخۆ چاودێری نەکرێت ئێستا زاناکان چی دەکەن؟ پار زیاد لە سەد ساڵ بەسەر تیۆریەکەی ئاینشتان و ئەو گۆڕانکاریە گەورەی خستیە دەربارەی چەمک و تێگەیشتنمان بۆ شوێن کات و گەردوون و زۆر لە چەمکەکانی دیکە ئێستا تیمێک لە زانا ئەمریکیەکانی زانکۆی ستانفۆردی ئەمریکی و شارەزایانی ئاژانسی فەزای ئەمریکی ناسا سەرگەرمی ناردنی مانگێکی تەسکردن کە هەستەوەرێکی زۆر وردی تێدایە کە بە هەستەوەری کێشکردنی بی دەناسرێت کە کاری لێکۆڵینەوە دەبێت دەربارەی ئەوەی ئاینشتاین باسی دەکات دەربارەی چنراوی شوێن و کات و کاریگەری زەوی تەنە ئاسمانییەکانی دیکە لەسەر ئەو چنراوە تیۆری رێژەی زۆر چەمکی نوێی هێنایە ئاراوە کە پێشتر نەبوون و زۆر نامۆش بوون بە بیر و بۆچوونی ئێمە وەک فراوانبوونی گەردوون و کچانی و دروستبوونی کونە رەشەکان و چنراوی شوێن و کات و رێڕەوی چەماوەیی یان کەوانەی تیشکی رووناکی کە پێشتر وا دانرابوو کە رووناکی بە هێڵی راست بڵاو دەبێتەوە و زۆری دیکەش. کە وردە وردە تاقیکردنەوەکان ڕاستیان دەسەلمێنێت. چەمینەوەی شوێکات ئاینشتان بە بیرو بۆچوونە سەیرەکانی دنیای سەرەوژوور هەڵگێڕایەوە، لە کاتێکدا ئەو نکوڵی لە دەستکەوتی زانستی زیاد لە دوو سەدەی دەکرد، لەوانەی کە زانایانی وەک نیوتن بەدەستیان هێنابوو، وەک هێزی کێشکردن و تاودان و تا دوایی. ئاینشتاین دێت و باز لە یەک یەکەیی شوێن و کات و کووربوونەوەییان دەکات بەهۆی چۆنێتی دابەشبوونی وزە و بارستای ناوکییان نەک ڕوو تەخت بن وەک پێشتر دوا دەزانرا بۆ نموونە ئاینشتان وا دادەنێت کە شوێن و کات وەک لاستیکێکی جیری تەخت وایە کە ئەگەر تۆپێکی لەسەر دانرا ئەوا لاستیکەکە چاڵ دەبێت واتە کوور دەبێتەوە و لە شوێنی تۆپەکە کوربووییەکەی زۆرترە وەک لە دوورتر و بەلابردنی تۆپەکە لاستیکەکە وەخۆی لێدێتەوە، بەڵام چی دەبێت ئەگەر تۆپێکی بچووکتر لەوەی پێشوو لە قەراغی لاستیکەکەوە دانرا؟ ئەوا بێگومان خلۆر دەبێتەوە بەرەو تۆپە گەورەکە و ئەی ئەگەر ئەو تۆپە بچووکە بە گوڕێکی دیاریکراو بە دەوری تۆپە گەورەکە سوڕایەوە بێگومان بەرەو تۆپە گەورەکە ناڕوات، واتە کێش نابێت بەرەو گەورەکە. ئەوە چەمکی کێشکردنە لای ئاینشتاین و ئاوا دەیبەستێتەوە بە شوێکاتەوە و لەسەر ئەو بنچینەیەش جوڵەی هەسارەکانی دەوری کۆمەڵەی خۆر لێکدەداتەوە کە خۆر بارستایی لە هەموو هەسارەکانی تر گەورەترە بۆیە جێگای تۆپە گەورەکە دەگرێتەوە. لەبەر ڕۆشنایی ئەوەی پێشوو دەبێت ڕووناکی بە هێڵی ڕاست بڕوات بە فەزادا ئەگەر مادە نەبوو، بەڵام بە بوونی مادە واتە بارستاییەکی گەورە، ڕێڕەوی ڕووناکیەکە بە هێڵێکی ڕاست نابێت بەڵکو ڕێڕەوی ڕووناکیەکە چەماوەیی دەبێت. ئاینشتاین بڕوای تەواوی هەبوو بەوەی کە خۆی پێیگەیشتبوو، هەرچەندە بە شێوەی کرداری دەرئەنجامەکانی نەسەلمێنرابوون و ژمارەیەکیش لە زاناکانی ئەو سەردەمە هەر بڕوا نەبوو بەوەی کە ئاینشتاین پێگەیشتبوو. شایانی باسە کە کاتی خۆی ئاینشتاین خەڵاتی نۆبڵی لەسەر توێژینەوەیەکی دیکە وەرگرت بەدەر لە تیۆری ڕێژەیی، بەڵام هەر لەو سەردەمەی خۆیدا و لە کاتی خۆرگیرانی تەواتی لە ساڵی هەزار و نۆ سەد و نۆزدە دا، توانرا ئەوە بسەلمێنرێت کە کاتێک ڕووناکی بەلای بارستایەکی گەورەی وەک خۆردا ڕەت دەبێت، لە ڕێڕەوەکەی خۆی لادەدات و ڕێڕەوێکی کەوانەیی دەگرێت. لە زیوریخ ئاینشتاین چاوی بە گەردوونزانی ئەڵمانی، ئەرۆفین فۆن دۆلیش، دەکەوێت. کە یەکێک بووە لە لایەنگرانی تیۆریەکەی و بڕیار دەدەن کە فۆندۆلش لە ساڵی 1914 دا گەشت بکات بەرەو سیبیریا تا ئەو خۆرگیرانە تەواوەتێ ببینێت کە لەو ساڵەدا ڕوو دەدات بۆ سەلماندنی بەشێک لە تیۆریەکەی کە تایبەت بوو بە کۆربوونەوەی ڕێڕەوی ڕووناکی کاتێک بەلای بارستایەکی گەورەی وەخۆردا گوزەر دەکات بەڵام هەر لەو ساڵەدا شەڕی جیهانی یەکەم هەڵگیرسا و فرۆندلش و هاوڕێکانی گیران و بەرنەبوون تا ئاڵوگۆڕ کران لەگەڵ دیلە ڕووسەکاندا کە ئەڵمانیا گرتبوونی. ڕۆژانی دوای ئەوەش لە بەرژەوەندی ئاینشتاین بوو، چونکە ئەو توانی لە ماوەیەکی کورتدا تیۆرییە ڕێژەیە گشتییەکەی تەواو بکات و ئەنجامەکانی بەکار بهێنێت لە دەرهێنانی نرخی وردی لادانی ڕووناکی لە ڕێڕەوە ڕاستەکەی کاتێک کە بەلای خەپلەی خۆردا ڕەت دەبێت. چونکە جیاوازی زۆر هەبوو لە نێوان ئەنجامەکان بەپێی تیۆری ڕێژەی تایبەتی و گشتی. بە لەدەستدانی هەلی فرانداوش بۆ چاودێریکردنی خۆرگیرانە گشتیەکە وا پێویستی دەکرد کە چاوەڕوانی خۆرگیرانێکی دیکە بکەن و تا ئەو کاتەش هیچ کەس لە دەرەوەی ئەڵمانیا ئاگاداری پێشبینیەکانی ئاینشتاینی نەدەکرد و کەسیش ئاینشتاینی بە باشی نەدەناسی بەهۆی بار و دۆخی جەنگی ئەو کاتەوە. بەڵام لەگەڵ ئەوەشدا کۆپیەک لە تیۆریەکەی گەیشتە دەست زانای هۆڵەندی ولیام دیستەر، لە ڕێگای ئەویشەوە گەشتە زانای فیزیای بەریتانی سێر ئارسەر ئەندگتۆن، ئەویش لە لایەن خۆیەوە بە وردی چاوەڕوانی ئەو خۆرگیرانە تەواوی دەکرد کە بە نیاز بوو لە ڕۆژی بیست و نۆ ی ئایاری هەزار و نۆ سەد و نۆزدە دا ڕووبدات بەڵام دەبێت چۆن ئەندگتۆن بتوانێت تۆجینەوە لەسەر تیۆریەکی ئەڵمانی بکات کە لە باری جەنگدا لە گەڵ وڵاتەکەی خۆیدا کە بەریتانیایە هەرچۆنێک بێت بەهۆی سەلیقەی و زیرەکیەوە توانی ئەو بەربەستەش ببڕێت و لە کاتی خۆرگیرانەکەدا بە خۆی و تیمەکەیەوە بە هەموو کەلوپەلێکی تەواوەوە گەیشتە دوورگەی پرانسیب لە کینیا تا چاودێری خۆرگیرانەکە بکەن. ڕۆژی خۆرگیرانەکە هات و ئندگتۆن توانی شانزە وێنە بگرێت، هەرچەندە ئەو ڕۆژە تا لای نیوەڕۆکەی هەر هەور و هەڵا و باران بوو. پاش شتنەوەی وێنەکان، ئندگتۆن دەستی کرد بە پێوانەکردنەکانی کە پێویستن و لەسەر وێنەیەکیان ئەو لادانەی ڕووناکی و بڕەکەی دیاری کرد و ئەنجامەکانی وەک ئەوە دەرچوو کە ئاینشتاین پێشبینی کردبوو. کاتێک ئەندکتۆن گەڕایەوە وڵاتەکەی، زیاتر جەخت و دڵنیایی لەسەر ئەو ئەنجامانە کردەوە، بەهۆی ئەو ئامێرە گەورە پێشکەوتووانەی کە لە وڵاتەکەیدا هەبوون. پاش ئەو خۆرگیرانە، پێوانەکردنەکانی ئەندکتۆن هەر وەک پاسپۆرتێک وابوو بۆ تیۆرییەکەی ئاینشتاین بۆ گەیشتن بە هەموو جیهان. هەرچەندە تا ئێستاش هەندێک لە زاناکان قایل نین بەو پێوانەکردنانە بۆ سەلماندنی پێشبینییەکانی ئاینشتاین، هەر بۆیە زانا، فرانسیس ئیفێرت ماوەی چل ساڵە سەرگەرمی دروستکردنی هەستەوەرێکە بە ناوی هەستەوەری کێشکردنی بی کە بە لێشاو ئەنجامی تاقیکردنەوەکانی وەبەر هاتن لە ڕۆژی بیست و حەوت ی ئابی دوو هەزار و چوار ەوە هەرچەندە ڕەخنەی زۆر هەیە سەبارەت بەو هەستەوەرە کە گوایە ڕێگای ئاسانتر و کەم تێچووتر هەیە بۆ سەلماندنی تیۆریەکەی ئاینشتاین فرانسیس دەڵێت کە جیاوازیەکی زۆر هەیە لە نێوان ئەو ئەنجامانەی پێشووتر بەدەست هاتوون و ئەو ئەنجامانەی ئەم پێ گەیشتووە، چونکە وەک فرانسیس دەڵێت، هەستەوەرەکەی ئەو تاقیکردنەوەی فیزیایی ئەنجام دەدات و هەموو شتێک تیایدا لە ژێر کۆنتڕۆڵدایە، نەک کارەکانی ئەو تەنها تێبینیکردن بێت. هەروەها دەڵێت، هەستەوەری کێشکردنی بی بە جۆرێکی وا دروست کراوە کە هەموو کاریگەریە لاوەکیەکانی گەردوون بگرێتەخۆ کە کار دەکەنە سەر ئەنجامەکان، تاقیکردنەوەکانیش بە پلەیەکی باش پشت بە تەکنیکی زۆر پێشکەوتوو دەبەستێت بۆ وەدەرهێنانی ئەو ئەنجامانەی پەیوەستن بە تیۆری ڕێژەییەوە. ئامانجی هەستەوەرەکەش تۆمارکردنی کەمترین کوڕبوونەوەیە کە لە چنراوی شوێکاردا ڕوو دەدات کە بەهۆی خولانەوەی زەوییەوە دروست دەبێت بە شێوەی ڕەحەتییەک. بیرۆکەی کاری هەستەوەرەکە لەسەر بنچینەی جووڵەی ئامێرێکی جیریسکۆپە کە ئاراستەی تەوەرەی خولانەوەکەی بەردەوام بەرەو ئەستێرەیەکە لە ئاسماندا. واژدانراوە کە بەردەوام ئەو ئاراستەیە دەگۆڕێت مەگەر کوربوونەوەیەک لە چنراوی شوێکاتدا ڕووبدات بەهۆی کێشکردنی زەویەوە و بەپێی گریمانەی ئەینشتانیش ئاراستەی تەوەرەی خولاناوکە بەشێوەیەکی زۆر کەم دەگۆڕێت لەگەڵ کاتدا و بەپێوانەکردنی ئەو لادانە کەمەی لە ئاراستەی تەوەرەی خولانەوەی ئامێرەکە زاناکان دەتوانن پێوانەی ئەو کاریگەریانە بکەن کە ئەینشتاین پێشبینی کردبوو لە کۆتاییدا ئەو پرسیارە خۆی قوت دەکاتەوە، کە ئاخۆ تاقیکردنەوەکانی فرانسیس، تیۆرییەکەی ئاینشتاین بە هەمان ئاقاری تیۆری و هاوکێشەکانی نیوتن دەبەن؟ دەبا چاوەڕوان بکەین. لە مانگی شوباتی دوو هەزار و حەوت دا، ماڵپەڕی بی بی سی لەسەر تۆڕی ئینتەرنێت چەند زانیارییەکی دەربارەی ئاینشتاین بڵاوکردەوە، کە ئەمانەی خوارەوە هەندێکیانن. زانا فیزیاوییەکان پلانی ئەوەیان بەدەستەوەیە کە زنجیرەیەک تاقیکردنەوە لە فەزادا ئەنجام بدەن، کە مەبەستانە تیۆری ڕێژەی ئاینشتاین بخەنە بەرسەنگی مەحەک ئەوان بەنیازن کە کاژمێری زۆر ورد لە ویزگەی فەزای نێودەوڵەتی دابنێن تا بزانن کە ئاخۆ ئەو کاژمێرانە بە تێکڕایەکی ڕیتمی جیاواز کار دەکەن لەگەڵ یەکتردا ئەوە زانراوە کە تیۆری ڕێژەی ئەینشتین بە گەورەترین تیۆری سەدەی بیستەم دادەنرێت لە لای زۆربەی زاناکان بۆ نموونە بەپێی ئەو تیۆرییە کاتێک تەنێک بە خێرایەکی دیاریکراو دەجوڵێت ئەوا یاسا فیزیاوییەکان و خێرای ڕووناکی هەروە خۆی دەمێنێتەوە بەبێ ئەوەی بگۆڕێن بە چاوپۆشین لە بڕی ئەو خێراییە و جیاوازی ئاراستەی جوڵەی ئەو تەنە ئەوەش زۆر بە ئاسانی ئەوە دەگەێنێت کە کاتێک مرۆڤێک تەنێک دەهاوێت ئەوە هەڵدانەکە هەرچۆنێک بێت تەنەکە هەردەکەوێتە سەر زەوی بەبێ ئەوەی گوێ بدرێتە باری ئەو کەسی کە تەنەکە هەڵدەدات ئاخۆ دانیشتوو بێت یان وەستاو بێت یان جوڵاو بێت و یان لە نێو شەمەندەفەرێکدا بێت کە بە خێراییەکی زۆر بڕوات؟ گرفتی ئەو تیۆرییە لەوەدایە کە تاقی نەکراوەتەوە، بۆیە زاناکان دەیانەوێت لە ڕاستی و ناڕاستی دڵنیا بن لە فەزای دەرەوەی زەویدا. دواهەمین تیۆری زانستی کە بەنیازە کێشکردن و فیزیای تەنۆلکە زۆر سەرەتاییەکان بکاتە یەک، دەڵێت، پرەنسیپی تیۆری ڕێژەیی ڕەها نییە تا لە هەموو بارەکاندا جێبەجێ بکرێت، بۆیە ئەو تیۆریانە ئاماژە بۆ دەدەن کە ئەگەری ئەوە هەیە لە فەزای دەرەوەی گۆی زەوی گۆڕانکاری بەسەر کات و بۆشایی ڕووبەردا بێت بە جۆرێک کە نەتوانرێت پێوانە بکرێت لەسەر گۆی زەوییەوە لەبەر چەندین هۆکار بۆیە توێژینەوەکان زۆر بەپەرۆشن بۆ دانانی ئەو کاژمێرانە لەسەر ویستگەی فەزایی نێودەوڵەتی و چاودێریکردنی بەوپەڕی وردی تا ڕاستی و ناڕاستی تیۆری ڕێژەییان بۆ دەرکەوێت. زاناکان دەڵێن سەلماندنی ڕاستێتی تیۆری ڕێژەی لەوەدایە کە بسەلمێنرێت ئەو کاژمێرانە هەموویان بە هەمان ڕیتم کار بکەن بەبێ بوونی جیاوازی لە نێوانیاندا، هەرچەندە باری دانانی کاژمێرەکان جیاواز و جۆراوجۆر بن، وەک ئەوەی یەکێک بە ڕێکی دانرێت و یەکێک بە هەڵگەڕاوەی، ئیتر بەو جۆرە تا دوایی. بەڵام سەلماندنی بوونی هەڵە لە تیۆریەکەدا لەوەدا دەبێت کە جیاوازی ڕووبدات لە نێوانیاندا، هەرچەندە ئەو جیاوازیانەش زۆر زۆر کەم بن لە ڕیتمی کاتی ئەو کاژمێرە زۆر زۆر وردانەدا. بەڵام بۆ گەیشتن بە ئەنجامێکی دابڕکار، ئەوا زاناکان پێویستیان بە چەندین ساڵ دەبێت. خوێنکارێکی یەکێک لە زانکۆکانی هۆڵەندا پەردەی لەسەر نووسراوێکی دەستخەتی ئاینشتاین هەڵماڵیوە، لە کاتێکدا خوێنکار، ڕودی بۆنیک، سەرگەرمی توێژینەوە بوو لە یەکێک لە پەرتووخانە کۆنەکانی تایبەت بە هاوڕێیەکی کۆنی ئاینشتاین، نووسراوێکی دەستخەتی ئاینشتانی بەردەست دەکەوێت. پرۆفیسۆر کارلۆ بینکار لە زانکۆی لیدن وتی، دەتوانین شوێنی پەنجەکانی ئاینشتاین لە هەندێک شوێنی سەر نووسراوەکە ببینین. نووسراوەکە لە شانزە لاپەڕە پێک دێت کە مێژووەکەی دەگەڕێتەوە بۆ ساڵی هەزار و نۆ سەد و بیست و چوار و باس لە دواکارەکانی تیۆرییە بەناوبانگەکەی کە لە زانای سەدەی بیستەم ئاینشتاین دەکات و ناونیشانی ئەو نووسراوە کە بە زمانی ئەڵمانی نووسراوە بریتییە لە تیۆری کوانتەم بۆ گازە یەکگەردیلەییە نموونەییەکان کە باس لە ڕەفتاری گازەکان دەکات لە پلە گەرمییە نزمەکاندا، لە میانەی تیۆرییەکە بە هاوکاری لەگەڵ زانای فیزیایی هیندی، ساتیندرا ناند بۆس، دایانڕشتووە. بەپێی ئەو تیۆرییە، لە پلە گەرمییە زۆر نزمەکانی نزیک لە سفری پەتی، گەردیلەکانی ئەو گازانە دەگەنە پلەیەکی گەرمی وا نزم کە وا دەردەکەوێت هیچ وزەیەکیان نەمابێت و دەگەنە ئاستێکی وا کە ناتوانرێت لێکجابکرێنەوە، ئەویش ئەو بارەیە کە پێی دەوترێت نیشتنی ئاینیشتاین-بۆز. ئەو زانکۆیە کە نزیکە لای شاری لاهایەوە دەڵێت کە ئەو دەستنووسە دۆزراوەیە لە پەیمانگەی لۆرێنس بۆ فیزیای تیۆری دەپارێزرێت شایانی باسە کە ئاینشتان پەیوەندی بە تینی بەو زانکۆیە هەبووە و زۆر جار لەوێ وتار و وانەی وتۆتەوە ئاینشتاین کەسایەتی سەدەی بیستەم گۆڤاری تایمی ئەمریکی لە ژمارەی کانوونی دووەمی ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ دا نازناوی کەسایەتی سەدەی ناوە لە زانای بەناوبانگ ئاینشتاین لەبەر بوونی ئەو سیفەتە دەگمەن و ناوازانەی کە لەو کەسایەتیە زیرەک و شارەزایەدا هەیە، بە جۆرێک کە توانای مێشکی و بیرکردنەوەی و سادەیی و خاکیانی ژیانی و ڕاشکاوی لە قسەکانیدا و خۆش مەشرەبی و نوکتە خۆشەکانی، ئەوانە هەمووی وایان لە ئاینشتاین کرد کە ببێتە کەسایەتی سەدەی بیستەم. لە ڕاپرسییەکیشدا کە کۆڤاری، عالم الفیزیا، ئەنجامی داوە، لە کۆتایی هەزارەی دووەمدا ئاینشتاین پلەی یەکەم بەدەست دەهێنێت کە لەو ڕاپرسییەدا سەد زانا بەشدار کراون و ئاینشتاین پلەی یەکەمی بەدەست هێناوە. زانا براین گرین لە زانکۆی کۆڵۆمبیا کە بەشدار بووە لەو ڕاپرسییەدا دەڵێت کە تیۆرییەکانی ئاینشتاین بە تایبەتی تیۆری ڕێژەیی هەموو چەمکە فیزیایەکانی هەڵگێڕایەوە بە تایبەتی دەربارەی شوێن و کات و لەو ڕاپرسییەدا ئەم دە زانایە بردیانەوە. ئالبێرت ئاینشتاین، إسحاق نيوتن جيمس كلارك ماكسويل نيلز بور هايزنبرغ غاليليو غاليلي ريتشارد فيمان آرويل شودنجر أرنست رازرفورد و بول ديراك